سیاسەتی جیهانەوە دیارە. ئەم کتێبە لەلایەن نەبەز کەمال نووریەوە لە عەربیەوە کراوەتە کوردی و بەڕێوەبرێتی خانی وەرجێڕان سەر بە وەزارەتی ڕۆشنبیری ئەرکی لە چاپدانی گرتۆتە ئەستۆ بە هیواین جێگای سەرنجی ئێوەی خۆشەویست بێت. بیسەرانی خۆشەویستم کاتتان شەد جوانترین سلااوان لێبێ و هیوادارین هەموو لایەکتان ساغ و سەلامەت و خۆش گوزەران بن فەرمونون لەگەڵ ئاڵقەی دوازدەهەمی کتێبی هێنری کیسینگەر. تەحەدای نوێ ئەم پێشبینیە گەشبینانە هەتا کاتی ئەم نووسینە تەنها خەونێکن و هێشتا نەبوونەتە کۆمەڵێک ڕاستی بەرجەستە. ئەبێ بۆ بەدیهێنانی ئەم هیوایانە بچینە قۆناغێکی نوێی گۆڕانکاری و چاکسازی ناوخۆیی. مژدەکانی دیموکراتیزەبوون لە هەموو جێگایەکەوە جارێکی تریش بێجگە لە کوبا دیارن، بەڵام هیچ کام لەم وڵاتانە وەک لە ڕووداوەکانی ئەم دواییەی پیرۆ و فەنزوێللاوە دەرەکەوێ، دەروازەی تەحەداکانیان تێنەپەڕاندووە. خۆ هایتی خەریکە دیاردەکانی دیموکراسی تیایدا بە یەکجاری بزرەبن. قۆناخی یەکەمی بە تایبەتکردن و چاکسازییە داراییەکان و دابەزاندنی گومرگ بەدیهاتوون، بەڵام کاری قورسی بنبڕکردنی گەندەڵی و، بەدیهێنانی دادپەروەری و گەیاندنی خزمەتگوزارییە گشتیەکان هێشتا لە سەرەتایاندان. لە زۆر وڵاتدا وەک کۆڵۆمبیا کە خاوەنی ناو و ناتۆرەیەکی ناشیرینە و تەنانەت مەکسیک و زۆر لە وڵاتە بچووکەکانی ناوچەی کاریبی، بازرگانی ماددە سڕکارەکان، گەندەڵی ڕەسمی گەیاندۆتە ئاستی نوێ. لە کۆڵۆمبیا حکوومەتی ناوەندی لە چەند ناوچەیەکی دیاریکراودا وازی لە دەسەڵات هێناوە بۆ شۆڕشگێڕە ڕادیکاڵەکان. بە هەمان شێوە ئەبینین پیرۆ و هەتا ئیکوادۆریش توانایان نییە یان نایانەوێ دەسەڵاتی خۆیان بەسەر بەشێکی زۆری خاکەکانیاندا بسەپێنن. کاری توندوتیژی لە هەموو جێگایەکی ئەمریکای لاتین لە برەودایە و ئاسایشی گشتیش بۆتە کێشەیەکی برەوسەندوو. هێشتا خزمەتگوزارییە گشتییەکان بە تایبەتی فێرکاری و تەندروستی نەگەیشتوونەتە ئەو پێوەرانەی لە وڵاتیانی ڕۆژاوادا باون. بەهۆی کەمی پارەی تەرخانکراو لە زۆربەی وڵاتانیشدا ئەبینین ئەو خەرجیەی بۆ یەک خوێندکار لە خوێندنگە تایبەتیەکاندا تەرخانەکرێ یەکسانە بەوەی لە ئەوروپادا هەیە. ئەگەر ئەمریکای لاتین ئەیەوێ پێگەی خۆی لە کێبەرکێی جیهانیدا بهێڵێتەوە و بەهێزی بکا ئەبێ هەرچۆنێکە لە سیاسەتیشدا و لە پرۆسەکانی خوێندنیشدا چاکسازی و نوێکاری بکا. بایەخی چاکسازی لە سیستەمەکانی داد و یاساکانیشدا کەمتر نیە لەو بوارانەی تر. ئەوەتا لە هەندێک وڵاتدا کایەی داد لە بازاڕدا خراوەتە سەر سەودا و کەوتۆتە ژێر کاریگەری سەرکردایەتیە سیاسیەکانەوە مافەکانی مڵکداری جێی متمانە نین چۆنیەتی یەکلایی کردنەوەی کێشەکان لە دادگاکاندا نەشازە و پێشببینی ناکرێت بە جیهانی بوون ئەم کەم و کورتیانە زیاتر دەرەخا چونکە لەگەڵ کۆچی خەڵک لە دێهاتەوە بەرەو شارەکان بەهۆی پیشەسازییەوە سیستەمەکانی کۆمەکی کلاسیکی وردە وردە بەهەڵمەبن. جیاوازی ئاستی دەرامەت لە دێهاتدا ئەبێتە تەحەدا بۆ سیستەمی سیاسی. سیستەمی سیاسی بەبێ لەبەرچاوگرتنی دەستکەوتەکانی بەرهەمهێنان و داهاتەکانی هەناردەی شتومەک، ئەگەر ئەوانە نەکرێنە قازانجێکی ئابووری کە بگەنە زۆربەی خەڵک، ئەگەر ڕێوشوێنە داراییەکانیش کە بازاڕی دراو ئەیان سەپێنێ بە شێوەیەکی سەرەکی بەرۆکی چینە هەژارەکان بگرن، ئەو سیستەمە زیاتر و زیاتر ڕووبەڕووی تەحەدا ئەبێتەوە. کەلێنی نێوان هەردوو دنیای سیاسی و ئابووری خاڵی لاوازی پرۆسەی بەجیهانیبوونە. بە جیهانی بوون وەک چۆن لە بەشی شەشەمدا قسەی لەسەرەکەین لەگەڵ خۆیدا مەترسی سەرهەڵدانی دوو چینی ئابووری لە وڵاتە تازە پێگەیشتوەکاندا هەڵەگرێ. ڕەنگیشە لە سەدا بیستی کایەی ئابووری ئەو وڵاتانە ببێتە بەشێکی سیستەمی نێودەوڵەتی، وەک بەشێک لە کۆمپانیا فرە ڕەگەزەکان ئەوەی ئەمێنێتەوە کە ڕەنگە زۆرینەی دانیشتوان بن لە دواوە و دوور لە فرمانەکان و بەرزبوونەوەی داهات و ئەو دەرفەتانەی بە جیهانی بوون دروستیانەکە بەجێمێنن. ڕەنگە ئەم دابەشبوونە ببێتە هۆی ڕق و کینە بەرامبەر وڵاتەیە گرتووەکان و پشێویە کۆمەڵایەتیەکان بەتایبەتیش ئەگەر سەرەنجامەکانی پاشەکشە لە ئابووری ئەمریکادا پێشبینیەکان ڕەت بدەن. هەروەک چاوەڕێی ئەوە لە پارە پاشەکەوتکردنی ناوخۆیی ناکرێ، بایی هێندە پارەی هەڵسوڕا و فەراهەم بکا کە ناوچەکە بخاتە قۆناخی دووهەمی گەشەیەوە، بۆیە زیاتر پێچێ زوو بێ یان درەنگ بێگانەکان دەست بگرن بەسەر زۆربەی کەرتە بەرهەمهێنەکانی ئامریکای لاتیندا. ڕەنگیشە لێکۆڵەرەوە ئابووریەکان بە گەرمییەوە کار لەگەڵ ئەم بەڵگەیەدا بکەن بۆ سەلماندنی کارایی بازاڕ، بەڵام ئەوەیش ڕەنگە هانی هەندێک سەرکردەی سیاسی وڵاتانی ئەمریکای لاتین بدا کە هەستی خەڵک بە لاوازبوونی سەروەری نیشتیمانی بۆ هێرشکردنە سەر ئەو سیستەمە سیاسییانە بقۆزنەوە کە بڕوایان بە ئابووری ئازادە. ئەمە حاڵەتی باوی وڵاتانی ئەندێزە سەربازەکان، چوونەتەوە ڕیزی پێشەوە سەرۆکەکان لەسەر حسابی دەستە هەڵبژێردراوەکانی یاسادانان کەوتوونەتەوە کۆکردنەوەی هەموو دەسەڵاتەکان لە دەستی خۆیاندا ئازادیە تایبەتیەکان و ئازادی ڕۆژنامەگەری پاشەکشەیان کردووە قەیرانی دامەزراوەکان تەشەنەی کردووە ئەمە لە ڤەنزوێلادا بەڕوونی دەرەکەوێ لەوێ کۆنافسەرێکی خاوەن جەماوەر کە ناوی هۆگۆ چاڤێزە بێزاری گشتی خەڵکی لە گەندەڵی و جیاوازی کۆمەڵایەتی قۆستەوە و هەوڵیدا بیخاتە گەڕ بۆ بەرەنگاری کردنی سیاسەتەکانی وڵاتەیەکگرتووەکان و ڕێگا چارەکانی بۆ بەدیهێنانی بەرژەوەندی دیماگۆوجانە. چافێز کەوتە پووچەڵکردنەوەی گەلێک لە کۆتە دامەزراوەیی و دیموکراسییەکانی ڕژێمی سیاسیی ڤەنزوێللا. ئامانجی باڵای بنبڕکردنی گەندەڵی و مەحسوبیەتیش بوو بە بناغەی دامەزراندنی سیستەمێکی ئۆتۆکراتی میلیتاری میلی. بەرزبوونەوەی نرخی نەوت کە هەناردەی سەرەکی ڤەنزوێلایە تینی ئەوەی دایە چاڤێز خۆی لە ئەنجامە سزا ئامێزەکانی دۆستایەتی فیدڵ کاسترۆ و هەروەها ئەو دروشمانەی دژ بە ئەمریکا و تا ڕادەیەک دژ بە سەرمایەداری بەرزی کردبوونەوە لابدا ئەو دروشمانەی وڵاتەکەی لە ڕیفۆرمەکانی هەشتاکانەوە تێیپەڕاندبوون. هەر لەو بارەیەوە پیرۆ لە چنراوەکەی ئەلبێرتۆ فۆجیمۆریک ئۆتۆکرات و مەحسوبیەت و ئابووری بازاڕەوە بەرەو ئاڵتەرناتیڤێک ئەگۆڕدرێ کە هێشتا ڕوخساری ئاشکرا نەبووە چییە. هەروەها ئالان گارشیا لە دوورخراوەیی گەڕاوەتەوە. کە سیاسەتەکانی بەهۆی ئەوەی بە مەرامی قۆرخکردنی کایەی ئابووری لەلایەن دەوڵەتەوە پەیڕەویەکردن، بوونە هۆی وێرانکردنی ئابووری پیرۆ. ئەوانەی تریش بە وردی چاودێری گۆڕانکارییەکانی دراوسێکانیان ئەکەن، پێشەوەی ڕێگای تایبەتی خۆیان هەڵبژێرن. بە هەمان شێوە ئیکوادۆر لە ماوەی ئەم ساڵانەی دواییدا، ئەوەندەی سەرۆک گۆڕیوە کە لەوە زیاترن هاووڵاتیە سەرسامەکان گوێ بدەنە ئەوەی ناوەکانیان لەبیر نەچنەوە. لە ناوەڕاستی قەیرانەکەدا ئیکوادۆر بڕیاری ئەوەی دا واز لە دراوەکەی بهێنێ و سیستەمی دارایی وڵات ببەستێتەوە بە دۆلارەوە. ئەوەیە نە بە جیهانی بوون و نە دیموکراسی ئارامییان لەگەڵ خۆیاندا بۆ وڵاتانی ئەندێز نەهێنا. ئایە چافێز یەکێکە لە پاشماوەکانی سەردەمێکی ڕابردوو یان ئاماژەیەکە بۆ جۆرێکی نوێی سیاسەت لە ئەمریکای لاتیندا؟ عەباکەی کاسترۆی پۆشیووە؟ یان دیاردەیەکە و تێپەڕێ. ئایا ئابووری بە جیهانی بوو بەشی هێندە ئارامی دەروونی و سیاسییە بەخشێ کە دیموکراسی پێ بپارێزرێ یان بۆشاییەگە خولخێنێ ڕێگا دا بە گەڕانەوە دەسەڵاتێکی نیمچە شمولی میللی؟ ئایا نەوەی نوێی سەرکەردە سیاسییەکان بە ڕێگا میللیە ڕادیکاڵەکەی چافێزدا ئەڕۆن؟ کاریگەری هەبێ لەسەر گۆڕانکاریە ناوخۆییەکانی پیرۆ یان ڤەنزوێللا یان ئیکوادۆر. هەوڵەکانی ئیدارەی کلنتۆنیش لەوبارەیەوە لە کاتێکدا بوو کە هەندێک ڕاگەیاندنی ئامریکی بوونە هوی قوڵکردنەوەی قەیرانی حکومەت. باشترین ڕێگا کە وڵاتەیەکگرتووەکان لە ماوەی نزیکدا بیگرێتە بەر ئەوەیە کە پشتیوانی سەرهەڵدانی ناوچەی بازرگانی ئازادی نێوان هەردوو ئامریکا خۆشەویستانم لە ماوەی ڕابردوودا ئەڵلقەی دوانزەهەمی کتێبی هێنری کیسنگەرمان پێشکەشکردن بەو هیوایەی جێگای سەرنجتان بێ تا بەیەکگەیشتنەوە و دیدارێکی نوێ و ئاڵلقەیەکی نوێ بەختەوەر بن.